چۆن خەڵکی ئاگادار ئەکاتەوە بە عەزابی خۆی بەوەی کەوا تۆڵیان لێ ئەسێنێ ئەگەر هەر کەسێ بێت و مخالفەی ئەو شەرعی خی تەعالا بکە وەکو چەند جار باسمان کردو ئێمە لەسەر دینێکی ڕاست و دروستین ئەلحەمدلله ئەو دینە ڕێگەکەی وەکو پێغەمەرە فەرمی عليه سەلات وەسەسلام شەوەکەشی هەر ڕۆژە شتێکی تیا نییە کە ئینسان لە لای نادیار بێ ڕێگەکەمان زۆر ڕۆشنە ڕێگەکەمان زۆر دیارە ئەو لاولای ناوێ ئەو مامۆستایانیانی کەوا لە دینی خوا شارەزا بن هەر ئەوەندەیە لە سەریان بڕۆن شارەزا ببن و وەری بگرن و پاشان بەڕاستی و بە دروستی لە خەڵکی تێبگەێنن پێچ و پەنای تێ نەخەن خواری نەکەنەوە وە هەر کەسێ لەسەر ئەو ڕێگەی خوای تەعالا ڕابوەستێ و خواری بکاتەوە خوای تەعالا لەعنەتی لێکا خوای تەعالا لەعنەتی خۆی و مەلائیکە و هەموو خەڵکی لێکا ئێستا ئاەتێکە خوێنینە لەو ئاەتانەی کە سەبارەت بە نەسرانیەکان هاتووە لە مخالفەکردنیان لە دینەکەی خۆیان طبعا مەسیح یعنی چی مەسیح ناوی عیسایە مەسیح لە مەسحەوە هاتوان دە ئەهلی علمە فەرمونون لەبەرەوەی کەوا مەسحی نەخۆشی ئەکرد چاکیە کردەوە دەستی بە نەخۆشایەنا چاکیە کردەوە یاخود لەبەرەوەی زۆر سەفەری ئەکرد مەسحی ئەڕضی ئەکرد یعنی زۆر سەفەری ئەکرد بۆ ئەوەی دینەکەی خوا بە خەڵکی بگەێنێ یەک لە هۆکارەکانیش ئەوە بووکەوە یەهود بیانگرتا ئەیان کوشت ئەوە بوو لە ئاخر جارە گەلە کۆمەکییان لێ کرد لە ماڵێک ئاویستیان بیگرن و بیکوژن خوا بەرزی کردەوە بۆ ئاسمان یهود دەڵێ کوشتومانە نەسرانیەکانیش زۆربیان لەو قەنەعەتان کاڵن بڵێ کوژراوە سەلب کراوە لە خاج دراوە خی تعالا فەرمێ وما قتله وما صلبه ولكن شبه له نەیان کوشت سەلبیشیان نەکرد لێیان تێکچوو کەسێکی کە بوو لە جێگەی ئەو عیسا نەبوو ئەفەرمێ قل ئەی پێغەمبەر تۆ پێیان بڵێ عەلەیهی الصلاة والسلام فمن يملك من الله شيئا إن أراد أن يهلك المسيح ابن مريم وأمه ومن في الأرض جميعا ئەگەر ئێوە اعتقادتان وایە کە عیسا خوایە ئەو خوا پێتان ئەڵێ چێ دەسەڵاتی لە بەرامبەر خوا هەیە ئەگەر خوای تەعالا عیسای کوڕی مەریەم لە ناو بەرێ نەک هەر خۆی دایکیشی سەیری کە پێغەمەری خۆیەتی و مەریەمیش کێیە دایکی عیسایە کە چەندێک لە لای خی تەعالا کەسانێکن عیباەتیان بۆ خوا کردو خی تەعالا لیان ڕازیە بەڵام ئێوێ بە خەڵکەکە بڵێ خی تەعالا ئەوانە عەبدن ئەوانە خوانین خی تەعالا ئەتوانێ هەموو کەون و کایناتی خۆی تێک باو لە ناوی بەرێ واتە هیچ کەسێک لە بەرامبەر بە خوای تبار و تعالی ئیلاه نییە شایستەی ئەوە نییە کە بکرێ بە خوا و بپەرسترێ و بە قسەی بکرێ ئەبێت تەنها پەیامی خوا بەڕێوە ببرێ ڕێگەکە خوار مەکەنەوە بە پێغەمەرەکە تا مەڵێن خوا جا تۆ تەماشا ئاەتەکە کە نەفەرمێ إن أراد أن يهلك المسيح ابن مريم ئەگەر بێ مەسیحی کوڕی مەریەم لە ناو بەرێ و ئومەه دایکیشی نەک هەر ئەو دوانە بەڵکو وەمەن فی الأرض جەمیعا اینجا ئێمە با ئێستا ئەو دوو دوو کەوانە بخەینە نێوان وەمەن فی الأرض جەمیعا یعنی چی بە کوردی هەرچی لەسەر زەمین هەیە هەرچی شخصیات هەیە لەسەر زەمین هەرچی گەورە و بچووک و بە پێغمبەرانەوە ئەڵی بە پیاو چاکانەوەڵی بە پیاو خراپانەوەڵی هەر هەمویان ئەگەر خی تعالا لە ناوی بەرێ شێ ئەتوانێت لە بەرامبەرخوا قسە بکە هەلێریا ئیشارەتە بۆ ئەو کەسانی تەکەبورەکەن خۆیان بەزل ئەزانن وەکو شەیتان چۆن خۆی بەزل زانی و خی تەعالا لوتیشکان ئەبێ ئاگادار بن ئەو کەسانی تەکەبورەکەن ئەوە پیاوچاکانن ئەوە پێغەمبەرانن لە ئاستی خوا هیچ دەسەڵاتیان نییە و خی تەعالا بێوێ لە ناویان بەرە لە ناویانەبا ئەی پیا خراپان ئەوە هەر زۆر لە پێشترن کەواتە کەسێک مەکە بە ڕابەری خۆت کەسێک مەکە بە ڕابەری خۆت کە خراپکار بێ چونکە چاکەکاریش خی تەعالا بێوێ لە ناوی بەرێ کەس ناتوانێت لە بەرامبەر خوا ڕابوەستن ڕۆژی قیامەت هەمومان زیینۆبینەوە کەواتە نابێ هیچ کەسێ بخرێتە ئاستی خوای تبار و تعالی ئەوە هەمووی مخالفاتە وخوای تعالی لێرێ ئەوها فەرمێ فەرمێ گەر بێت و مەسیحی کوڕی مەریەم و دایکی و حەچی لەسەر زەمینە هەیە لە ناوی بەرێ کێتوانێت لە بەرامبەر خوا ڕابوەستی لەبەرەوە بێ قدری خوا زۆر بە گەورەی تەماشا بکرێت تعظیمی خوا زۆر بە گەورەی بکرێت دوایی ئەفەرمێ ولله ملک السماوات والارض هەرچی لە ئاسمانەکان و زەویە هەیە هەموو هی خوایە هەمووی هی خوایە وەما بینەهما هەرچیش لە نێوانیانە هەیە یەخلق ما یەشا بەخۆی کێ دروست دەکات دروستی دەکات خەلقی ئەوە عەبدی ئەوە ئەوە خوا نییە ئەوە خەلقە ئەوە مەخلوقە مەخلوق مەخلوق چۆن نەکرێت بەخوا واللە علی کل شیء قدیر خوای گەورە بەتوانایە لەسەر هەر هەموو شتێک هەر لەبارەی مخالفاتەوە لە سوورەتی نیسا ئەخوای تەبار و تعالا بۆمان بازەکە لە دوای ئەوەی کەوا باسی میراتمان بۆکە ئەفەرمێ مەسئەلەی میرات تەبەن ئەمە کاهێنین بۆ هەموو جارە ئاەتێک یا دوو ئاەت یا حەدیسێک سەبارەت بە عقوبەکەی خوای تەعالا بۆ ئەو کەسانی مخالفا دەکەن لە دینەکەیان سەرپێچیەکەن لە فەرمانەکانی باسی میرا دەکا خوای تەعالا ئەفەرمێ ئەمە سنوورەکانی خوای تەعالا بوو بۆتان باس کرا ئەمە فەرائڵەکانی بوو ئەمە واجباتەکان بوو هەر کەسێ بە قسەی نەکا لە پێشاڵێ وەمە یوتێ هەر کەسێ بە قسەی بکە ومن يطع الله ورسوله هەر کەسێ بە قسەی خوا پێغەمەری خوا بکە عليه الصلاة والسلام يدخله جنات دەیخاتە ناو ئەو بەهشتانەی کەوا تجري من تحتها الأنهار خوای تعالی ڕووباری تیادانا و ڕووباری ئاو ڕووباری شیر ڕووباری هەنگوین ڕووباری خەمر مەی بە کەیفی خۆت لە کۆ ئەڕۆیت و ییت لەگەڵ تایە وذلك الفوز العظیم ئەوە گەورەترین سەرکەوتنە تۆ بەدەستێهێنی بەڵام تەماشای عیسیان کە ئینجا ومە یاعسی الله وەڕسوولە و هەر کەسێ سەرپێچی بکە یاخیب بێ لە فەرمانەکانی خوا و پێغەمەری خوا صلی الله عليه وسلم ويتعدى حدوده لە سنوورەکانی خوا دەرچێ و بیبەزێنێ يدخله نارا خالدا فيها ئەی خاتە ناو ئاگرێک کە بە هەتا هەتایە بێت تیا بژی و لەه عذاب مهین خوا قەت ڕحمی پێناکە بەڵکو ئیهانەیەکە ئیهانە لەسەر ئیهانە ئەمانە نابێ ئێمە بترسێنێ ئەوە لە دوای ئاەتەکانی میرات باسێکە ئەمڕۆژ کەسانێکی خۆبەزلزان لە ئاستی خوا سەر بەرزەکەنەوە چۆنە بێ ئافرەت لەگەڵ پیاو فەرقی هەبێ بێ یەکسان بن خی تعالا بۆ خۆی فەرمێ للذەکەری مثل و حەڵی الأنثەیین ئەوە ئەو دەم درێژە کافرانی کە ئەوە ڕەخنە لە خواگرن بەخواڵێن خوایە تۆ زاڵمی ستەمت لە ئافرەت کردو چۆنە بێ پیاو ژن وەکو یەکوانە بێ خوای تعالی فەرمێ للذکر مثل حظ الانثیین واتە بۆ هەر کوڕێک دوو ئەوە نەبەشی ئافرەتێکی هەیە ئەوە خوا فەرمێ خوا وای داناوە تۆ لەگەڵ خوای معارەزاکەی تۆ لەگەڵ خوایە توانی شەڕ بکەی بۆیە لێرە پێ دەڵێ گەر بێت و ڕەخنە لەو ئاەتە بگری هەتا هەتایە بۆ جەهنە ملیۆنێ نێژش پێی استفادەی نییە ئەمڕۆ چەند کە زەو قسەیاکە محکمەکان هەمووی لەسەرەوە نین زۆربەی زۆری پێ دەڵێ ئەڵێ بە قانون وا و بە شەریعەت وا یعنی ئەوە من دام ناوە بۆ خۆم وەرە بۆ بە قسەی من بکە خوا ژوای و تۆ بە قسەیەکی کەیفی خۆتە بە قسەی ناگەی کەیفی خۆت ڕەخنە ژەگرێ لە خوا ڕەخنەی لێ ئەگرێ ئەڵێ وە زوڵمە تۆیکە ئەی خوایە لەگەڵ ئافرەتە ئێمە عەبدی خواین ژن بین پیاو بین کچ بین کوڕ بین یاخود هەر شتێک لە ناو ئەم کەونەی خوای تەبار و تەعالایە ئەگەر ڕۆح لەبەر بێ و غەیری ڕۆح لەبەر ئێمە عەبدی خواین ئێمە چ دەسەڵاتێکمان بەرامبەر بەخوایە ئێمە هەمومان عەبدی خوانین کە زەتوانێت لە ئاستی خوا بڵێ بۆ واکەی بۆ واڵی ئەوە هەمووی کوفرە برا بەڕێزەکان ئەمڕۆ ئێمە لە عالەمی کوفرە ئاژین با بزانین ئایەتمان زۆرە دەرباری مەسەلەی مخالفات خوای تعالی لە سورەتی نیسا هەرە فەرمێ ئەگەر بانیان کەی بۆ لای چی بۆ لای خوا و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بڵێ وەرە ئەوە حکمڕانی خوا و پێغەمبەری خوایە لەسەری بڕۆ نایەت خوای تعالی فەرمێ منافقەکان پشت تێ دەکەن منافق خوای گەورە ناوی بردو بە منافق ئەو کەسەی پشکاتە قورآن و حەدیث ئەو بۆ هەزار و چوارسەد ساڵ هاتووە ئەو قسەی خوایە پوچەڵ بۆ تەواو ڕۆی خوا تەواو ئێمەین کاکە ئێمە خوای عەرزی نێستا خوامان بۆ چییە ئێمە بێ کۆبوونەوەیە بکەین بڵێن نەبوو خوا بەڵێ بۆ ئینسانەکان ئەم ڕەوای لە هاتۆ برا بەڕێزەکە بەڵێ وای لە هاتووە نەبوو خوا بەڵێ بۆ ئینسانەکان ئێمە خۆمان حکومڕانی خۆمانەکەین خوای تعالی لە قورئانی پیرۆزا فەرمی کێ لە خوا حکمی جوانترە کێ لە خوا حکمی جوانترە بەس پێم بڵێ بەس خەتای خەڵکەکە خۆیەتی خەڵکەکەش ئەڵێ نەخێر خوایە تۆمان ناوێ ئەو حکمڕانانەمانەوێت کە بە ئارەزوەکانی خۆیانیشەکەن چکەگەر وانەڵێن واللە لە پێغەمبەرانەوە عەلەیهیم الصلاة والسلام لە مەلائیکەکانەوە لە هەر هەمووانەوە لە ترسا نازانن چی بکەن چ جایەوە ئینسانەکانەوە ئەنەی کە قوڕ بەسەر گوناح و کوفر و ضلالەتیان خستۆتە سەریەک و خستویانتە سەر کۆڵی خۆیان چون بە ڕۆژی قیامەت پێوە هەمووی ئەبێ بمرێ کل نفس ذائقة الموت اینجا وەرە بە حقیقت سەیری ناو قەبرەکەت کە براکەم لەگەڵ چەند کەسا ئێمە چوین بۆ سەر قەبران لەگەڵ چەند کەسا ئێمە خۆڵمان کردو بەسەر ئەو مردوانی کە لەبەر دەمی ئێمەیان مردون وایە نە تۆش ڕۆژێک لە ڕۆژان ئەو هاات لەکرێ منیش هەمومان کەس نامێنێتەوە ئایسە بیر لە خۆت کەرەوە تەمەنت چەنە ئەگەر تەمەنت پەنجا ساڵە بەخوا تەمەنەکان لە نێوان شەست و هەفتایان بیرکەرەوە دوای سی ساڵی کە تۆ ڕۆیشتوی تەواو بووی کۆتایت پێات جارێک پێغەمەری خوا صلی الله عليه وآله وسلم بە سەحابەکانی فەرموو ئێستا ئەلم لە حزەیە دوای سە ساڵی کە کەس نامێنێتەوە کە هەناسە بە ئەلەوانی کە ئێستا ئەژین لەگەڵمان هەمووی لە بن خۆڵایە ئەوە بیرێ خستنەوە فەرمی دوای سەد ساڵیکە حتا علەماڵە گەر خەڵدری زیندە بەحساب یعنی خەڵیر ماش بوو بێ یعنی لەوانە بێکەوە ئەلاساس نەمرد بێ ئەبوو حەدیسە هەر مردووە چکە فەرمی هیچ کەسێک نییە هەناسە بە لەسەر ئەم زەوی ئاستا لەم لە حزەی کە من قساکەمەوە پێغمەە فەرمی سەڵ سەلم ئەفر دوای سە ساڵیکە هەموو ئەمرێ ئجا بە ئەو بێبی خۆمان بخینەوە ئێمەش ئێستا هەمومان ئەوەی عمرمان کەمە و زۆرە دای سە ساڵیکە ئێمە لە کوێی بیرکەنەوە دای سە ساڵیکە تۆ لە کوێی والله علم بە تاکید لەبن ئەو خۆڵایان هەمومان لە عالەمێکان پێی وترێ عالەمی بەرزەخ لە عالەمێکان عالەمێکە لە بینی دنیا و قیامەتە لە عالەمێکین هیچ کەس بە فریامان ناکەوێت هیچ ڕێبازێک و هیچ حیزبێک و هیچ لایەنێک و هیچ بەشەرێک خۆگەر وت بێتە دیها ڕسول الله بە قوربانە بم هاوار اینجا تۆ کافر و مشریکی چ جایەگەر بڵێ هەی خراپکاران هاوار بۆ تۆ بچیتە سەر ڕێبازیان چونکە خوای گەورە قەت بەوە ڕازی نابێت تۆ ئینسانەکان بپەرستی داوا لە ئینسانەکان بکەیت ئەوتا ئەو عیسای کوڕی مەریەم ئەوە دایکی ئەوە پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وآله وسلم قەت ڕازی نیە بە ڕۆژە لە ڕۆژان سەحابەکان بیگەێنە ئاستی خوا فەرمێتی من عبدێکم وەکوی ئەو بێ عیبادت بکەم ناتوانم لە خۆمە شتێکتان پێ بڵم ئللا وەحە و ئەو ئەتیکافا گەر کەسێک لە مزگەوت تا بێت و دوای بڕات بۆ لای خێزانی بێت و لە ماڵی ئەتیکافەکەی دەشتێ بەوە وەکەمترین ئەتیکاف علەمایان باسییان کردووە کەوا شەوێکە لابێ لە شەوێک کەمتر بێ هەیەڵە سعاتێک لە لە شەوێ نابێ کەمتر بێت یەکێکە لەو مخالەفاتانی کە هەیە لە ڕەمەزانە خۆی ئەمە پێویستی سە بە نوێژەوەی بەڵام لە ڕەمەزان ناکرێ ئەو بابەتانی پێیوەستن بە سەڵاتی تەسبیحەوە بە جەماعاتکردن بدعەیەکە لە بدعەکان قد نەگەڕاوەتەوە پێغەمەر صلی الله عليه وسلم لە ڕەمەزانە سەڵات تەسبیحی بە جەماعەت بۆ سەحابەکان کردبێ قد سەحاب و تابعین جوان نەکردووە ئەوە جارێ با بێنە سەر باسی سەڵات تەسبیح بزانین ئایا حەدیسەکەی صحیحە یان نە علەما چی ئەڵێن لە علەما هەیە کە ئەڵێن نەخێر حەدیسەکەی هەڵبەستراوە هەر صحیح نییە هەر نییە سەڵات تەسبیح هەر نییە لە علەما هەیە وا فەرمێ لە علەماش هەیە فەرمێ حەدیسەکە صحیح نییە ضعیفە نەک مەوضوعە زۆر لە علەمایان واڵێن هەندێکیش لە ئەهلی علم ڕەئیان وایە کە حەدیسەکە ئیشی پێ دەکرێت دەتوانرێت بکرێت هەندێک لە علەماش ڕەئی وایە ئەجا ئێمە ئێستا باسی ئەوانە دەکەین کە دەڵێ دەتوانی بیکەین سەڵات تەسبیح چوار کاتە وەکو چۆن نوێژینی وەڕۆکەی دعاويكوا الحمد لله سورة دخويني بانزا جار الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ئەوە لە پێوە باقیەکەی تر لە ڕکوع و لە سەمی الله و لە چون بۆ سەجدە و لە هەستانەوە لە چون بۆ سەجدە و لە هەستانەوە دەجار دەجار دەجار دەیکەیت بەس بۆ خۆتە بە تەنهایە ها بە جەماعەت نییە ئەمە گەر بڵین حەدیسەکە صحیحە ها یاخود بڵین حەسەنە بە زۆر لە علەمایان ڕایان وایە ئەو حەدیسە صحیح نییە ئەو سەلاتە وجودی نییە حەدیسەکە صحیح نییە جا تەماشای مخالفەتەکان کە بۆ ئەو کەسانی کاڵن حەدیسەکە صحیحە بە جەماعەت کردن یان تەماشاکەی کاتەکەی کاتەکەی بۆ خۆی ئەو کاتانی کەوا دەکرێ لە هەر کاتێکی شەو ڕۆژا بیکەی دەتوانی بیکەی ئەوانی کاڵێن صحیح یا حەسەنە حەدیسەکە پاشان یەکێکیکە لەو مخالەفەتانی کاکرێ لە مەسلەی ڕەمەزانە بریتە لەوەی خەڵک گوێ نایەتە لە لێت القدر وەکو پێویست بیبا بەڕێوە وازانێ لە لێت القدر ئەوەیە تۆ ئەبدەن نابێ خۆ چێتە چاوت بەس مهمێ بە خەبەر بیتر گۆرانی ئەڵەی لەسەر جادا سوڕیتەوە دەف لێی گۆش دەبرژێنی مهمەوە تۆ نەخەوی نوێژی عیشا فەوتێنی ها نوێژی بەیانە فەوتێنی چ مشکیلە نییە شەو بەس مەخەوە مادەم ئەو لەیلێ لە هزار مانگ خێری زیاتر بێ کابرا ناخەوێ خەو لە خۆی تۆرێنێ بە خصوصن ئێستا کە شەوەکان چۆنن کورتن ئاسانە ینی ئەوهای لە یەکەن بۆ شێوەیە ئەڵێن مهمەیە نەخەوین وانە تەماشای پێغەمەری خواکەن عليه سڵات وسلام ئەفەرمێ ئەگەر دەشەوی ئەخیر بهاتایە خۆی ئامادە دەکرد دوای ژێ فەرموو خێزانەکانی بەخەبەر دەهێنا یعنی چی خێزانەکانی بەخەبەر دەهێنا کەواتە یعنی بەشێک خەوتون کەواتە ئەگەر بڵێ وڵات تۆزێکیش بخەوم ئیسراحەت کەم معنایوانە تۆ شەوی لە لێت و قدر لە چیز لە دەست دەرچوە ها گرنگ ئەوەیە تۆ ئەو شەو ڕۆژە عیبادت بکە عیبادت ئەو شەو عیبادت بکەی عیبادەتی ئەو شەوە کە تۆ ئەیکەی و ئەگەر تۆ نەسیبت لەو شەوەیە عیبادتکردن بێ و بەرت بکەوێ خی تەعالا ئەو شەوە بە هزار مانگ زیاتر بە حساب دەکەن اینجا چی بکەین باشە ئاگادار بن یعنی ڕۆژەکانی و شەوەکانی پێش هەموو شتێ پێنج فەرزەکەت لە جەماعەت بکە ئەوە لە دەست مەیە ئەوە گەورەترین نیشە تۆ بیکەیت پێنج فەرزەکە لە جەماعەت پاشان تەراویح لەگەڵ مامۆستای مزگەوتەکەت بکە تا لێ بێتەوە دەست هەڵمەگرە تا سەلامەیەتەوە لە کۆتایی نوێژەکە ئەم دوانە بازەکەی ئەگەر عیشات کرد بە جەماعەت پێغەمەرە فەرمێ صلی الله عليه وسلم حتى نیوەشە و قیام الليلت بۆ دەنووسرێت ئەگەر بەیانیت کرد بە جەماعەت نیوەکەی تریشت بۆ دەنووسێ یعنی یەک شەوی کامل ئەوە بەس لە نوێژی عیشا و بەیانی ئەگەر بە جەماعەت بیکەیت ئەو دوو نوێژە بکەی بە جەماعەت ئەو شەوت بە قیام لەیل بۆ نووسرا واگەر لە شەوی لەیلەت القدرا بێت لە هەزار ماڵ زیاتر خێرت هەیە ئەمە بەس دوو فەرزەت پاشان لەوانەیە هەندێکەکەمی لە دەست دەرچێت خی تەعالا فرسەتی تریاوە ئەگەر لەگەڵ ئیمامەکەت شەو عیشا و تەراویحەکەت بکەی شەو نوێژەکەت هەمووی بۆ دەنووسرێ بەس عیشا و تەراویحەکەت شەو نوێژەکەت هەمووی بۆ دەنووسرێ باشن بە چیەوە خۆمان مەژغول کەین ئەو شەوە ئەو شەوە بە نوێشکردن ئەو شەوە بە قورآان خوێندن لەگەڵ خۆت و خویە گریان و پاڕانەوە و داوای لێبوردنکردن لە خخوای تەواڕتەعاە نەک کۆبوونەوە، مسابەقات، گۆرانی وتن، وەک ئێستا بینی لە بازاڕەکان و لەملا و لەولا و حتا لە مزگەوتەکانیش مزگەوتەکان زۆربەی زۆری بۆ بەچی برا بە ڕێزەکانم بۆ بە فێقەی مۆسیقا دەف بێنە و لێ بە و سرود بڵێ و فلاشت بکە و کابرا پارێکی زۆر سەرفەکە وەرەکە کە دەی باخەریکی ناخواردن بی صحابە وا نەبوون صحابە لە مزگەوتەکەی پێغەمەرا صلی الله عليه وسلم نوێژیانە کرد حتا نزیکی بەیانی دوایی ئەترسان پاشەویان لە دەست دەچێت بە پەلە پەلە چون و ماڵەوە دوو پارونانیان نەخوا داهاتنەوە بۆ مزگەوت ئەو هەبوو بۆ شێوە جا لە بەرەوە ئاگادار بین ئەو مخالەفەتانی لە لەلێت القدراکرێ ئێمە نەیکەین ان شاء الله تینوێتی ڕۆی ڕەگەکانمان تێرئاو بوو ئەجرەکەشمان دەستکەوت بە ئیزنی خوای تەعالا ئەوە دەپاڕێیتەوە دوعا بکە پاشان مخالفەیەک هەیە لە دوعاە ئەویش ئەوەیە حەدیسی ضعیف هەیە لە دوعاە اللهم لك صمنا وعلى رزقك افطرنا ئەتا دوایی ئەمە صحیح نییە ئاگادار بە ئەین تۆ دایمە محاولە بکە بزانە دوعای ڕاست لە حەدیثی صحیح وەربگرە ئەو دوعانی کە پێغەمبەر فێری کردین صلی الله علیه و سلم یەکێکە لەو مخالفاتانەی کە لەگەڵ ئەو دوعای کەوا ضعیفە ئەڵێ وەلی صومی یومی غەدین نەوەینا هەر لە دوای ئیفتار کە ناشتێنێ دەڵێ و بۆ سبینێش ئەوە نێتم هێنا بە ڕۆژوو بوو علەما فەرمونون نێت هێنان واجبە ڕوکنەها ئەگەر نەیهێنی نوێژ ڕۆژەکەت بەتاڵە بەس بەدەم نا ناڵێی نێتم هەیە بەیانی بە ڕۆژووە بوو بەڵکو لە دڵی خۆتایە کە تۆ بەیانی بە ڕۆژووە بی هەموو یەکێک لە ئێمە ئێستا کە شێو هەڵە سێ پاشێوە کاتەوە مەبەستی چییە لەو پاشێوکردنەوە مەبەستی چییە بۆ شەوانی تر هەڵ ناسایی لە غیری ڕەمەزان مەبەستە دەوێ بەیانی بە ڕۆژ بی ئەو مەبەستەکە نێت یعنی مەبەست نێت بە عەربی بە کوردیانی مەبەست مەبەستە چییە بۆچی ئەو ناناخۆی لە کاتی پاشێوە لە بەرەبیانی بە ڕۆژبووم ئەمە بەدەم ناڵێ ئەمە بە هیچ شێوەیەک لە حەدیث نهاتووە لە قولی سەحابەش نهاتووە وای علەما لە مخالفەیە مخالفەی ڕێبازی پێغەمبەر صلی الله علیه و تۆ مێڵێ بەدەم زۆر کە زۆر جا قەی ناکە کاکە قەی ناکە مهم وایە ئەو تاکیدی لێ کاتەوە بە زمان تاکیدی لێ کاتەوە ئەگەر باشە بۆ پێغەمبەر نەیکردووە صلی الله علیه وسلم ئەبێ ئاگاداری ئەو بێ هەر بیدعەیەک هەر ضەلالەیەک هەر گومڕاییەک کە کاتێک شخصێک بە باشی دانێ یەکسەر پێی بڵێ بڵێ گەر باش بە پێغەمەری کە سەلواس وەکو مامی شافعی رحمەتی خوای لێ فەرمووی فەرمووی فاتحە ناچێ بۆ مردوو ئەگەر باش بواە ئەگەر بڕۆشتا پێغەمەری کە سەل الله عليه وسلم ئێ پێغەمەر نەی کردو عليه سەڵات وسلام ئەوانە مخالفاتن یەکێککە لەو مخالفاتانەی لە مانگی ڕەمەزانە بە تایبەتیە بینین ئاگاداری ئەم مخالفەیە بن هەر کەس پێویستە قورآن بۆ خۆی بخوێنێ بەڵام دەبینین حەلقەیەک دروست دەکرێ لە زۆر لە مزگەوتەکان دە کەس بیست کەس یا پەنجا کەس پێیان دەوترێت هەرێکەی سەفحەیە بخوێنە ئەو سەفحەیە خوێنێ ئەو سەفحەیە خوێنێ دەڵێ ئێ هەمومان چیمان کرد پێکەوە جزێکمان خوێن نەوەڵا کاکە پێکەوە جزێکت نەخوێنێت هەر کەس بۆ خۆی ئەمە کوا پێغەمەر کردی سەل الله عليه وسلم یەک حەدیسم بۆ بێنە پێغەمەر سەل الله عليه وسلم فەرمووی بێتی کۆ ببنەوە هەر یەکەی بەشێک بخوێنن تا جوزەکە تەواوکەن شتی وامان نییە لە زۆر مزگەوت دەوا بینی ئەمە غەڵەتە برا بە ڕێزەکان دابنیشە لە ناو مزگەوت قوتابیان کۆ بکەرە و حەلقیان پێ دروستکە تۆ وەرە بەس ئەم مانگی ڕەمەزانە بەس بەس فاتحە فێری ئەو ئەولادانە کە زۆرت کردووە بەس فاتحە فێریان خوێندنی فاتحەیان فێرکە وەکو خۆی هەر لە بیدایەت غەڵە دەکات دەڵێ بسم الله الرحمن الرحیم بڵێ بڵێ بسم الله الرحمن الرحیم زمانت ڕاست کەرەوە کوڕی من زمانت ڕاست کەرەوە الحمد لله رب العالمين العمد هەر لە تۆش داوە یارمەتیەکەم کەلیمەی تۆ کەوتۆتە پێشەوە هاتە بەشای هاتەکان کرد ئیاکە ینی هەر تۆ ها ناڵێ ناڵێ ئەتپەرستم تۆ یعنی بڵێ بڵێ بڵێ پەرستەکە پێشخا بڵێ نعبد و ئیاکە دەپەرستین تۆ دەڵێ هەر تۆ دەپەرستم ئەگەر تۆ وا دوت یعنی کەسی تر ناپەرستم ئەو معناکەیەتی بەس کە بڵێ خوایە دەتپەرستم یعنی محتەمەلە کەسی تریش بپەرستی لەگەڵی ئێستا بۆ نمونە بنمونەیەک لە خۆمان دێنینەوە ئەگەر من بڵێم فڵانە کەس مەسەن هەر تۆم خۆشەوێ یان بڵێم تۆم خۆشەوێ مەسەن ئەگەر بڵێم هەر تۆم خۆشەوێ یعنی کەس ترم خۆش ناوێ لەوەی کەوا مەبەستمە یعنی هەر تۆ هەر تۆ بەس بە تەنها تۆ یعنی دیارە ئەو کاتە معناگەی چییە لە تۆ زیاتر نا بەس ئەگەر وتم خەڵکم خۆشەوێ معناوایە یعنی مجموعەیەکی خۆشەوێ ئەو کاتە ئەوە ناگەینەکە فلان کەسی خۆش بیست بەسەر کەسی تری خۆش نەوێت جا لەو معنای فاتحە زۆر گرنگە تێبگەین تۆڵەی هەر تۆ دەپەرستم هەر لە تۆش داوای یارمەتیەکەم اینجا با ئەمڕۆ تەماشا بکەین بزانین ئایا ئەولادەکانمان گەورەکانمان ژنەکانمان پیاوەکانمان بەس خوا دەپەرستن یاشتی تریش دەپەرستن نەوەڵاشتی تریش دەپەرست پەرستن نزانی یعنی چی خۆ پەرستنەرۆ نیە تۆ ڕکوعێک بەری سجودێک بەری تەواو شوێنکەوتنی هەر ڕێبازێک پەرستنی ئەو ڕێبازەیە بە قسەکردنی هەر کەسێ لە غەیری فەرمانەکانی خوا پەرستنی ئەو کەسەیە حتا خۆت ئەگەر بە قسەی خۆت بکەیت لە غەیری خوای تەبار و تعالا بە پێچەوانەی خوای تعالاڵە نوێشکە نەفزەڵە نوێش مەکە ها لێرێتەوە بووی بە عبدی خۆت نەوی بە عبدی خوا بۆیە علەمای سەحابە هەموویان فەرمی نوێژ نەگەر کافرە شکە خوا پێ دەڵێ نوێژ کە تۆڵێ نایکەم نایکەی بە قسەی خۆ دەکەی وایە یان نە لەبەرەوە یەکی چکەش لە مخالەفەتەکانی ئەو مانگی ڕەمەزانە ئەوەیە خەڵگێ بە ڕۆژووە بێ نوێژ ناکە واللهی کاکە هیچ دێ قوبڵ ناکرێت ئەگەر نوێژ نەکەی ڕۆژوشت دێ قوبڵ ناکرێت داواکەم لە خوای جل وعلا لێمان خۆش بێ لە گوناهەکانمان ببورێ لە دایک و باوکمان کە بە ئیمانەوە ئەگەر ڕۆشت بێتن ومسلمانان ئەوانەی بە ئیمانەوە ڕۆژ بشکایەتەکە فەرمی ڕبە نەفی لەنا وەلیخوانین الذيە سەبقونا بالإيمان نابێ دوعا بکەین بۆ کەسێک کە بە ئیمانەوە نەڕۆژ بە حتا گەر دایک و باوکە بێ گەر دایک و باوک و بە ئیمانەوە نەڕۆژ بێ نابێت دوعای بۆ بکەین ئیبراهیم دوعای بۆ باوکی کرد خۆی تەعالا فەرمی نابێت چکە باوکت کافرە نابێت دوعای بۆ بکەین